هاتەوە یادم کە باوکم پێمی وتبوو ئەگەر ژنێک بە تۆی و جوانی ئەبێ خۆتی لێ بپارێزی چونکە لە سینەی ئەم جۆرە ژنانە ئاگرێک بڵێسەدا کە ئەتسووتێنێ وتم نەفر نەفر نەفر لە دووبات کردنەوەی ناوەکەشی چێژم وەرەگرت لە سینەی تۆدا ئاگرێک هەیە کە منە سووتێنێ ژنەکە پێکەنی وتی چێ بە تۆی وتووە کە لە سینەی مندا ئاگرێک هەیە کە تۆ ئەسووتێنێ وتم باوکم ئەم قسەی کردووە ژنەکە دەستی منی گرت و نای بە سینەی خۆیەوە واتە سەرکراسەکەی وتی ئایا تۆ لێرەدا هەست بە بوونی ئاگرەکەیت و دەزە سووتێ وتمنا ژنەکە کراسە کەتانەکەی بردە دوا و دەستی خستە سەر سینی خۆی وتی لەوانەیە کراسەکەی من نەیهێشت بێ هەست بەو ئاگرە بکەیت و دەستت لێرە دابنێ و بڕوانە ئایا ئاگر لە سینەی مندا هەیەیان نا من تەنها هەستم بە ئاگر نەکرد بەڵکو هەستم کرد کاتێک کە دەستم خستە سەرسنگی لە خۆمدا هەستم بە لەزەتێکی بێ هاوتا کرد و ژنەکە کاتێک کە زانی خۆڕاگری منی تێک شکاندۆ وتی سینەوە وەرە با بڕۆین بخۆینەوە و من وەکو کەنیزێک کە خۆی ئەخاتە بەردەست خاوەنەکەیەوە خۆم ئەدەمە دەستەوە من کە لە پێشنیاری ژنەکە ترسابووم وتم نەفر نەفر نەفر چاوپۆشی لێ من بکە چونکە منە ترسێم ژنەکە وتی لە چیە ترسەی وتم لە تۆ ئەترسێم و ناوێرم بێن بۆ ماڵت ئەو بە پێکەنینەوتی کوڕی فیرعون لە ئارەزوی مندایە و گەنجە دەوڵەمەندەکان حەڵلقەی زێڕم ئەدەنێ کە ڕۆژێک یان شەوێک لەگەڵ مندا بەسەر ببەن و من داواکاریەکان ڕەدەکەمە و لەبەر ئەوەی خوازیاری تۆم و تۆ جوانترین لاوی میسری و من هەرگیز پیاوێکم نەدیوە وەکو تۆ قۆز بێ وتم، نەفر نەفر نەفر، بەزەیت پێم دابێتەوە و ڕازی مەبە کە من خۆم وەکو پیاوەکانی تر لێ بکەم و پاکی خۆم لە دەست بدەم، چونکە پیاوێک کە لە گەڵ ژنێکدا کە ئاموون بۆی دانەنابێ بنوێت، پاکی خۆی لە دەست ئەدا. ژنەکە بە پێکەنینۆ وتی، سینۆهە، تۆ زۆر سادەی و من پێم سەیرە کە ژنەکانی تەبەز چۆن هەتاوکو ئێستا یەخەیان نەگرتووی، چونکە مەحاڵە کوڕێکی جوانی وەکو تۆ لە کۆڵانەکانی ئەم شارەدا پیاسە بکات و چەند کچێ شوێنی نەکەون مەگەر ئەوەی کە بەردەوام لەگەڵ دایک و باوکتدا بسوڕێتەوە پاشانوتی سینۆها ئێستا کە ناتەوێت بیت بۆ ماڵی من کە لەوێ لەگەڵتدا ڕابێرم دیارەکم بدەرێ ویستم حەڵقە زیوەکەی کە ژنە دوو گیانەکەت دابووی پێم بیدەمە ئەو بەڵام ئەو وتی ئەم دیارە شایستەی من نییە و تۆ ئەبێت دیارەکەم بدەیتێ کە شایانی یەکێکی وەک من بێت وتم من گەنجێکی هەژارم و دایک و باوکیشم هەژارن و ناتوانم دیارەکی گران بەهات بدەمێ ژنەکەوتی کەواتە تۆ دیارەک لە من وەربگرە و ئەنگوستیلەیەکی لە پەنجەی خۆی دەرهێنا و ڕوانیم ئەنگوستیلەکە نقێمێکی سەوزی لەسرە و پێشکەشی منی کرد ویستم ئەنگوستیلەکەی لێ وەرنەگرم بەڵام ئەو وتی من ژنێکی دەوڵەمەند بم و ئەگەر ئەم ئەنگوستی لێ بدەم بە تۆ کار لە من ناکە بەڵام ئەبێتە هۆی ئەوەی کە تۆ من فەرامۆش نەکەیت و بەڵکو و ڕۆژێک بێت و تۆواز لەم شەرمکردنە بهێنیت و بێی تەلام و لەو ڕۆژەدا ئەتوانی لە بری ئەم ئەنگستی لەیە دیاری گران بەهام بدەیتێ ئەنگستیلەکەم لی وەرگرت و ئەو بەبزەیەکەوە لێم جابۆ و هەستم کرد کە لە دوای دەرچوون لە پەرستگە سواری کەژاوەیەک ئەبێت و ئەگەڕێتەوە ماڵی خۆی. پاتور پزیشکی دەسەڵاتدار کە بە سەرقلیشێن ناوی دەرکرد بوو ئەو ڕۆژەی کە هاتە ماڵمان و نانەکەی خوارد لە لای باوکم پێی وتم لە خانەی ژیاندا ئەبێ ملکەچ و گوێڕایەڵ بێ و هیچ کاتێ ڕەخنە نەگرێ و هەرچیان وت وەری بگرێ بەڵام من کە نەمەتوانی هەستی بە دووی ڕاستی وێڵبوونم دامرکێنم هەر ئەموت بۆچی پزیشکەکانی پاشایەتی کە لە خانەی ژیان بوون و مامۆستامان بوون هەروها قوتابیەکانیش لەم لە شوێن گەڕان و پرسیارکردنی من بێزار ببوون و ساڵی سێمی خوێندنم بە تەواوی تێگەشتم کە پاتور بۆچی ئەیوت نابێ ڕەخنە بگری و هەرچیان وت بێ چەند و چون بیسەلمێنە بەڵام باسم کرد کە زانایی وەک تێزابە و دەرونی مرۆڤە سووتێنێ و پیاوی ژیر ناتوانێ وەک خەڵک خۆی بێعقل بکات و وەک ئەوان نەزان بێ یەکێک کە لە بنەڕەتدا نەفامە لە نەفامەکەی خۆی دڵگران نابێ بەڵام ئەو کەسەی هەز بە ڕاستیەکانەکە ناتوانێ خۆی هاوڕەنگی ئەو نەفامانە بکە کاتێ کە من ئەمدی ئەو پزیشکانەی لە هەموو جیاندا ناوبانگیان دەرکردبوو نەخۆش لە نەینەوا و بابلەوە بۆ چارەسەرکردن ئەهاتنە لایان و ئەوان ئەوەندە تێگەیشتوویان نەبوو کە بزانن بۆچی ئەم جۆرە دەرمانە ئەدەنە ئەو نەخۆشە و هەر ئەڵێن لە کتێب وا نووسراوە ئیتر من نەمەتوانی بێدەنگ بم و خۆم پێ ڕانەئەگیرا. ئەنجامی ڕەخنەگرتن و پرسینەوەکانم وای کرد لە خانی ژیان بەربەستیان خستە بەردەم پێشکەوتن و قۆناغ بڕینەکانم و نیان هێشت بچمە قۆناغی بەرزتر ئەوانەی پێکەوە قوتابی بووین پێش من کەوتن و چەند قۆناغێکیان بڕی بەڵام من لە ساڵی سێمدا لە خانی ژیان بەجێمام ئەگەرچی ئەتوانم بڵێم لە ناو هەموو قوتابیانی ئەوێ هیچیان وەکو من کارامە و لێهاتوو نەبوون و هیچیان ئەوەندەی من شەیدای کارەکەی نەبوو بە خۆشحاڵیە و ئەڵێم لەو ماوەی کە بە ئەمری پزیشکە تایبەتیەکان دواکەوتبووم ناوی ئامونم بە سەردەمدا نەهات و تەنها لێیانم ئەپرسی بۆچی چونکە ئەگەر باسی ئامونم بکردای و بموتایە کە ئامون نەیزانی وە هەر لەبەر ئەو نەزانی نەشی خەڵکیشی دووچاری هەڵەکردووە لە خانەی ژیان دەریانەکردم و ئیتر نەمەتوانی لە تەبەز بخوێنم و ناچارە بووم بڕۆم بۆ سووریا یان بابل لە ژێر دەست پزیشکێک هەتا کۆتایی ژیانم کارم بکردایە بەڵام ئەو پزیشکانە بۆ دەرکردنی من هیچ بەڵگەیەکیان نەبوو تەنها شتێک کە لە دەستیان ئەهات ئەوە بوو کە نەهێڵن قۆناغی بەرزتر ببڕم پاژەوەی چەند ساڵێ بەسەرمانەوەم لەوێدا تێپەڕی ڕۆژێکیان جل و بەرگی قوتابخانەم لەبەر داکەند و خۆم خاوێن کردە و بە جلی ئاسایی چوومە دەرەوەی خانەی ژیان بۆ ئەوەی سەرێک لە دایک و باوکم بدەم کاتێ بەسەر شەقامەکانی ناوشاری تەبەزدا تێ ئەپەڕیم بینی مۆزعی شار زۆر گۆڕا و خەڵکێکی زۆر لە دانیشتوانی سووریا و ڕەشپێستەکان بە جل و بەرگێکی کەشخە بە ناو شاردا ئەسوڕانەوە لە کاتێکدا کە پێشتر ژمارەیان نەئەگەیشتە ئەو هەمووە هەروەها لە هەر لایەکەوە دەنگی مۆسیقای سریانی واتە مۆسیقای وڵاتی سووریا ئەهات کە تایبەت بوو بەو خانانەی ڕابواردنی تێکرا ئەگەرچی لە شاردا ئاسەواری دەوڵەمەندی و خۆشگوزەرانی زیاد ببوو بەڵام خەڵکیم پەرێشانە بینی وەک بڵێ چاوەڕوانی توشببوونی کارە ساتێک بن و لەبەر ئەوە ناتوانن کەڵک لەم کاتەی ئێستا وەربگرن و دڵخۆش بن منیش وەک ئەو خەڵکە دڵتەنگ بووم چونکە ئەمزانی تەمەنم بە خۆڕایی لەو خوێندنگەیەدا بەسەرچێ و ناهێڵن بۆ قۆناغی بەرزتر دەرچم کە چوومە ماڵەوە بە بینینی دایک و باوکم کە هەردووکیان پیر ببوون زۆر خەمبار بووم باوکم لەبەر بە ساڵاچووی نێتوانی بە ئاسانی کاغەز بخوێنێتەوە ئەبواە کاغەزەکەی بەلووتەوە بنووساندایە و دایکم بەس باسی مردنی خۆیە کرد و زانیم کە ئەو و باوکم بە لە دەم خۆگرتنەوەیەکی زۆر و کەم خەرجکردن توانیویانە قەبرێ لە لای ڕۆژئاوای ڕووباری نیل بکڕن و منیان لەگەڵ خۆیان دابرد کە قەبری دایکم ببینم کە باوکیشم ئەبواە هەر لە ناو ئەو گۆڕەدا بشاردرایەتەوە قەبرەکە بەخش دروستکرا بوو لە خانوویەکی بچووک پێکهاتبوو کە دیوارەکانی شکڵ و شێوە و وشەی ئاسایی پێوە بوو. دایک و باوکم لە سەتای ژن و مێردایەتیەوە لە ئارەزووی ئەوەدابوون کە گۆڕێکی لەبەر دروستکراویان هەبێ بۆ ئەوەی لە ئایندەدا هەتاو و باران و لافاوە نائاساییەکانی ڕووباری نیل کاری تێنەکات و تێکی نەدا بەڵام بەو ئارەزووە نەگەشت بوون و ناچار گۆڕەکەیان لە خشت دروست کردبوو ئەو شوێنەی گۆڕەکەی دایک و باوکمی لێ بوو قەبری فیرعونەکانی میسر لە دوورەوە وەک هەڕەمە بینراو هەر کاتێ قوچەکەکانیان ئەبینی هەناسەیەکی ساردیان هەڵەکێشا چونکە ئەیان زانی ئەو ئەهرامانە هەرگیز وێران نابن و باران و خۆر و هەڵسانی لافاوی نیل کار لە دیوارەکەی ناکا من کتێبێکی مردووەکانم بۆ دایک و باوکم نووسیبووەوە کە لە نووسیندا هەڵی تێدا نەبوو بۆ ئەوەی دوای مردیان ئەو کتێبە لە قەبرەکەیاندا بێت و لەو دنیا بەهۆی هەڵەی نووسینەکە ڕێگاون نەکەن کاتێ لە سیرکردنی گۆڕەکە بووینەوە بەرەو ماڵ گەڕینەوە و دایکم خواردنی بۆ هێناین و باوکم لە بارەی خوێندنەکەمەوە پرسیاری لێکردم وتی کوڕم لە بارەی مردنی خۆت چ بیرێکت کردوێتەوە وتم باوکە من هێشتا هیچ دەرامەتێکم نییە کە جارێ بیر لە مردن بکەمەوە و هەر کاتێ شتێکم هەبوو ئەو سابیر لە ژیانی ئەو دنیاکەمەوە کاتی ڕۆژاوا دایک و باوکم بەجێ هێشت و پێم وتن ئەچمەوە بۆ خانەی ژیان بەڵام دوای دەرچوونم لە ماڵەوە بەرەو قوتابخانەی هوەرە جوانەکان کە لە پەرستگایەک دابوو کەوتمە ڕێ چونکە یەکێ لە هاوڕێ کۆنەکانم لەوێ بوو ئەم هاوڕێم کوڕێک بوو ناوی توتمز بوو کە لێ هاتوویەکی زۆری لە هونەرە جوانەکان هەبوو ماوەیەک بوو نەمدی بوو. کاتێک کە چوومە ژوورەوە بینیم کە قوتابیان بە ڕێنمایی مامۆستاکەیان خەریکی کارکردن و بەبیستنی ناوی توتمەس کە من پرسیم بە ڕقەوە هەمویان تفیان کرد و یەکێکیان وتی لێرە دەریان کردووە یەکێکی تر وتی ئەگەرە تەوێ بیدۆزیتەوە بچۆ بۆ جێگایەک کە جنێ و بەخوایەکانەدن چونکە توتمز جنێ و بەخوایەکانەدا یەکێکی تر وتی هەر شوێنێک کە مشت و مڕی تێداکرێ توتمز لەوێدایە و لە دوایی هەموو پێکدانێک زامار یەکەن بەڵام کاتێ مامۆستا چووە دەرەوە و قوتابیان زانیان لەوێ نەما وتیان ئەتوانی لە خواردنگەیەک کە ناوی گۆزەی سووریایە بیبینی و ئەم دووکانە لە کۆتایی گەڕەکی هەژارەکان و سەتای گەڕەکی دەوڵەمەندەکانە و هونەرمەندە نەبووکان و ئەوانی لێرە دەرەکرێن شەوان لەوێدا کۆبنەوە و جێگەی دانیشتنیان ئەوێە من بەبێ ماندوو بوون دوکانەکەم دۆزیەوە و سێرم کرد توتمز بە کراسێکی کۆنەوە لە سوچێ دانیشتوە وا دیار بوو تازە بە شەرهاتبێ چونکە نێوچوانی ئاوساویەکی پێوە دیار بوو توتمس کە منی بینی دەستی هەڵبڕێوتی سینۆها تۆ لە کوێ و ئێرە لە کوێ و چۆنە ڕێت کەوتۆتە ئێرە من وام زانی بووی بە پزیشکێکی گەورە وتم زۆر دڵتەنگم و پێویستیم بە هاوڕێیەکە لە گەڵیا دانیشتم و کەمێ بخۆینەوە چونکە باوکمەڵێ کەمێ نۆشینەوە بۆ لابردنی خەم و پەژارە بەسوودە و لەو ڕۆ دڵگرانم کە کەس نییە وەڵامی بۆچیەکانم بداتەوە و کاتێ ناتوانن جوابم بدەنەوە بە چاوی شێتێ سەیرمەکەن توتمس دەستەکانی نیشاندام کە پێم بڵێ بۆ کڕینی خواردنەوە کانزای پێ نییە بەڵام من دوو حەڵقە زیوەکی کە لە دەستمدا بوو نیشانمدا کە یەکێکیان هیچ نە دوو گیانەکە بوو بانگی خاون دوکانمان کرد و کە هاتە پێشەوە دەستی بە ئەژنوێ ناو داچەمیەوە و من لێم پرسی چ جۆرە خواردنەوەیەکتان هەیە وتی لێرەدا هەموو جۆرە خواردنەوەیەکەی و خواردنەوەکان لە پێکی ڕەنگاو ڕەنگ دێتە بەردەستان بۆ ئەوەی بە سیرکردنەکەی دڵتان زووتر شاد بێت توتمەز پێیوت خواردنەوەیەکمان بۆ بێنن کە عتری نێرگسی تێکەڵ کرابێ بەندەیەک هات و ئاوی بەدەستدا کردین و دوایی قاپێ ناوکەشوتی برژاویان لەسەر مێزەکە دانا و دوایی خواردنەوەی هێنا ئەو پێکانی شەرابەکەی تیابوو تەنگ و ڕەنگا و ڕنگ بوو توتمەز خواردنەوەکەی بە یادی ئەوەی قوتابخانەی هوەرە جوانەکان و مامۆستاکانی تووشی خی مرۆڤ قوت دەربن نۆشی و منیش بە یادی توشببوونی کاهینەکانی ئامون بە هەمان خوددا نۆشیمەوە بەڵام بە هێواشی قسەمەکرد توتمس وتی مەترسە هەموو مشتریەکانی ئەم دوکانە وەک ئێمە خاوەن بیر و ڕای ئازادن لە دوای دوو پێ خواردنەوە نوری شەرابەکە دڵی ڕووناکردینەوە و من وتم لە خانەی ژیان من لە ڕەشپێستەکان زۆر سوکتر سەیرەکرێم و هەڵسوکەوتیان لەگەڵ مندا وەک تاوانبارێک وایە توت مزوتی بۆچی ئەو ڕفتارت لەگەڵداکەن وتم لەبەرەوەی کە ئەپرسم بۆچی توتمز وتی تۆ شایانی گەورەترین سزاکانی چونکە کاتێک کە ئەڵێی بۆچی بەگشت ئاین و باوەڕ و سامان و توانای ئەو کەساناداچی کە لە میسردا فەرمان ڕەوایی ئەەکەن و ئەوانەزانن کە پرسیارەکەی تۆ بناغەی دەسەڵات و دەوڵەمەندی و بەختەوەریان ئەلەرزێنێ و ناچارە بن دەرت بکەن و پێم سەیرە چۆنە هێشتا دەرنەکرای و چارەنووست وەک ئێستای منی لێنەهاتووە ئەمانەی تو ئەیبینی ئەگەرچی لە ڕووی ڕوخسار و ڕنگ و باڵان و تەنانەت باوەڕە ئاینیەکانیشیان لێک جیاوازن بەڵام لە یەک ڕۆ باوەڕیان وەگیەکە و لەسەری کۆکن ئەویش ئەوەیە کە ئەم خەیاڵ و بیر و باوەڕۆ پوچە و ئەم پێکاتێ ڕابگرن چونکە ئەم پێکاتەیە بەردەوام لە بەرژەوەندی خۆیان و ماڵ و مناڵیاندایە و ئەوان لە مێژە دەسەڵاتیان ڕۆشتووە بەسەر ئەم بارودۆخەدا و هێز و توانا و دەوڵەمەندیان لە حساب دەرچووە جا تۆ کە ئەڵەی بۆچی ئەتەوێ بناغی ئەم پێکاتەی بڕوخێنی و نەفامی ئەوان ئاشکرا بکەی ئەوێ بزانی ئەوان ئەگەر چی لە ناو یەکیشدا ناکۆک بن بەڵام زۆر ئاساییە دژی تۆیەک بگرن و لە ناوت ببن چونکە مەترسی تۆ لە ناکۆکیەکانی نێوانیان زیاترە هەتا میسر ببێ و پوچەکەکان لەم وڵاتەدا بمێنێ ئەوان ئەم پێکاتەیە بە هەموو بیر و باوەڕە پوچەکانیانەوە ئەپارێزن ئەگەرچی سەد هزار کەسی وەکو تۆش لە ناو ببن چونکە دەستەبەری پایەداری و دەسەڵاتیانە و هەر کەسێ دژیان بوەستێ بە ناوی ئامون یان بە ناوی فیرعونەوە ئەیکوژن. دوایی توتمز وتی کاتێک کە چوومە خوێندنگەی هونەرە جوانەکان و ئەوەندە دڵخۆش بووم کەوا مەزانی لە دوای مردنم لە ئەهرامدا ئەم نێژن دەستم بەکار کرد و بە پێنووس لەسەر لەو حەکان وێنەمە کێشا و دوایی خاکی ڕۆسم بۆ دروستکردنی پەیکەر بەکارەهێنا لە پێشە قالبی هەر پەیکەرێکم بە مێو پڕەکردەوە بۆ ئەوەی لەسەر ئەو قال بە پەیکەرە بەردەکەی دروست بکەم من وەک تینویەک وابووم کە گەیشت بێتە ئاو و هەموو کارێکم بە تامەزرۆیەکی زۆرەوە ئەنجامەدا تا ئەو ڕۆژەی کەویستم بە حەز و ئارەزوی خۆم وێنە و پەیکەر دروست بکەم بەڵام لە پڕێکا مامۆستاکانی ئەوێ ناڕەزاییان دەربڕی وتیان ئەم پەیکەرەی تۆ ئەتەوێت دروستی بکەی پێچەوانەی یاسایە و وەک چۆن پیتەکانی ئەلف و بێ یەک شێوەیان هەیە و بە جۆرێکی تر نانووسرێ ئەو وێنە و پەیکەرانەش لە هوەرە جوانەکاندا شێوەیەکی دیاریکراوی هەبوو نەئەبوایە لەوانە لات بدایە و شێوەیەکی تازە و ڕەنگێکی نوێت بەکار بهێنایە. لە سەرەتای دروست بوونی هونەرە جوانەکان شێوەی دانیشتنی پیاوێک کە لە سەر زەوی دانیشتبێ یان وەستابێ دیاری کرابوو. ئێمە ئەبوایە وەک باوکانمان و پێشینەکانمان شێوەمان دروست بکردایە و لە سەرەتای دروست بوون، هونەرمەندان شێوەی هەڵبڕینی دەست و پێی گوێدرێژیان لە کاتی بەڕێ ڕۆشتندا دیاری کردبوو. ئەگەر پێچەوانەی ئەو شێوەیە وێنەیەکمان دروست بکردایە بە کوفر لە قەڵەمدراو بەو کەسەیان نەئەوت هونەرمەند بەڵکو پێیان ئەوت هەر کەس بە پێی یاسا وێنە بکێشێت و پەیکەر داتاشێ لێرەدا جێ بێتەوە و کاغەزی پاپیرۆس و خاکی ڕۆست و بەرد و ڕنگ و پێنووس و کەرەسەی بەرتاشی ئەدەینێ و ئەوەی ئەمانە ڕەچاو نەکات و چاو لە پێشینەکان نەکا لە قوتابخانە دەریەکەین سینۆها منیش وەک تۆ بووم و بە مامۆستاکانم ئەوت بۆچی ئەبێ وابێ بۆچی ئاوهانە بێ بۆچی ئەبێ سینەی پەیکەر هەموو کاتێ ڕەنگنیشین بێت و چاوەکانی سوور بێ ئایا باشتر نییە چاوی بتەکە ڕژ بکەین و کراسەکەی هاوڕەنگی پارچەکانی بەری بکەین بەڵام کاهینەکان کە لە هەموو جێگایەک مامۆستا و فێرکردن لەو قوتابخانەیە دەریان کردم و بۆیش ئێستا لەم دوکانەدا بەسەر و چاوی شینەوە بوو ئەم بینی سینۆها هەرچەندە کاهینەکانی پەرستگە لەو قوتابخانانەی کە لە ناو ئەو پەرستگانەدا دروستیان کردووە بە هەردوو دەست بیر و باوەڕ و ڕێوڕسمەکانی خۆیان لە باوەش گرتووە و ئەی پارێزن و هەوڵەدەن هەموو هزرێکی نوێ لە مناڵاندا بخنکێن و هەموو هەنگاونان و گۆڕانێکی بەرەو پێشچوون بوەستێنن بەڵام من بە باشی هەز دەکەم کە ئەم دنیاە بە شێوەیەکی سەرسوڕهێنەر گۆڕاوە ئەم خەڵکەی ئەمڕۆ بە شەقامەکانی شاردا سوڕێنەوە ئەگەرچی هێشتا باوەڕیان بە ئاموون و خوایەکانی تر ماوە بەڵام ئێستا لێیان ناترسن و لە جل و بەرگ پۆشین زۆر کەم تەرخەم بوونە و ئەم گوێنەدانە گەیشتۆتە ڕادەی بێشەرمی لەبەر ئەوەی خەڵکی بەبێ ئابڕوویەکی زۆرەوە سنگوسکی خۆیان بە پارچەی ڕەنگاوڕەنگ داپۆشن. خوایەکان مرۆڤیان بە ڕووتی دروست کردووە بۆ ئەوەی بەردەوام ڕووت و قوت بن و هەرگیز لەشیان دانەپۆشن تەنانە دژنەکانیش وەک پیاوان بێشەرم بوون و جلەکانیان سنگ و سکیان داپۆشێ من هەر کاتێ بیر لەم بار و دۆخەکەمەوە لەو گومانەدام کە ئێمە لە کۆتایی دنیاداین و بە زووی ئاخر زەمان دێ ئەگەر پ ساڵ لەمە بەر ژن یان پیاو کراسێکی لەبەر بکردایە کە سنگوسکی دابپۆشیبایە بە تاوانی ڕێز لێنەنانی خویەکان بەردبارانەکران و ئێستا هەمان ژن و پیاوانە بە ئازادی لە شاردا ئەسوڕێنەوە ئە کەم دنیاە چەند کۆن بووە و خۆشی لەوانەی کە دوهزار ساڵ بەر لە ئێستا ئەم قوچەکە گەورەی فیرعون و هزار ساڵ بەر لە ئێستا ئەم قوچەکە بچووکانیان دروست کردووە و ڕۆیشتن و نەمان کە ئەم بار و دۆخە ببینن یەکێ لە حەلقە زیوەکانم دا پێی کە بەهای خواردنەوە و ناوکە شووتە برژاوەکە هەڵبگرێ و دوای لێ دەرکردن چەند حەلقە مسێکی دامەوە و یەکێ لە مسەکانم بە بەخشیش دایە ئەو بەندەی شەرابی بۆ هێناین و ئاوی بەدەستدا کردین کەویستمان بینە دەرەوە مەی فرۆشەکە داچەمیێوتی ئەگەر حەستان لە ئاوازی کچە سریانیەکانە من ئامادەم بتان بەمە ئەو گەڕەکانە یان ناو نیشانی گەڕەکی کۆچەرەکانتان بدەمێ بەمەرجێ پارەی گۆزێک خواردنەوەم بدەنێ من وتم مۆسیقای سریانیم حەز لێ و ئەگەر بمان بی ئەو مەرجت جێبەجێەکەم بەڵام توتمەزوتی من لەو کچە گۆرانی بێژە سریانیانە کە زۆربیان وەکو دایکی من پیر و ناشیرین بوونە بێزارم و وابزانم ئەوانە ئەوەن کە باوکم کاتی گەنجێتی لەگەڵیاندا ڕایبوارد دوکاندارەکەوتی حەزەکەن ماڵی ئەوانەتان نیشاندەم کە مۆسیقا و ئاوازەکانیان دەنگێکی دڵگیریان هەیە و کە دڵتان پڕ لە شادیەکات و ئەوان بەخۆشیەوە پێشوازی و میوانداریتان لێکەن و ئەبنە خوشکتان بەڵام توتمز ڕازی نەبوو منی لە دوکانەکە بردە دەرەوە و